بەلای مۆزەخانەی مێژوویدا تێپەڕ بووین و گەیشتبووینە لای پارکی قەڵا. ئەمزانی لە هەر کاتێکا بێ تەکسییەکی ترمان لێ پەیا بێ. ئەمزانی پاش کەمێکی تر زەمیی کڵێسەکان بەرزەبنەوە. لە بەردەمیا وەستام و زۆر بە هێواشی دەستم بە قژە پڕەکەیا هێنا. دەستم خستە سەر تەوقە زیوینەکەی پشملی. کێ لەو بڕوایەدا بوو کە من دەست لەو تەوقەیە بدەم؟ ئەوجا پرسیم کەی یەکترە بینینەوە وەستا بوو تەماشای قیرەکەی بەرپێە کرد کەمێک دواتر سەری بەرز کردەوە و تەماشای دەم و چاوی کردم بیلبیلی چاوەکانی بە شێوەیەکی نائارام سەمایانە کرد وا هاتە بەر چاوم کە لێوی بلەرزێ ئەنجا مەتەڵێکی دامێکە هەڵی بهێنم و دواتر بۆ ماوەیەکی زۆر دەبواە لێ ڕابمایە وتی، چەندێک ئەتوانی چاوەڕێ بکەی؟ جۆرج، لە وەڵاما چیم پێ بگوتایە؟ لەوانەیە تەڵەیەک بێت و بیەوێت تێی بکەوم. ئەگەر بم وتایە دوو سێ ڕۆژ، ئەوە ئەو کاتە وەک کەسێکی بێسەبر هاتمە بەرچاوی. ئەگەریش بم وتایە هەموو ژیانم، ئەو کاتە باوەڕی پێ ناکردم. یان بە هیچ شێوەیەک وەک کەسێکی ڕاستگۆ نەیەبینم واتە ناچار بووم شتێک لەو مابینەدا بدۆزمەوە وتم ئەتوانم هەتا ئەو کاتەی دڵم قەهری لێبارێ بوەستم پێکەنینێکی گوماناوی خستە سەر لێوانی پەنجەیەکی بە لێوما هێنا و ئەو چاوتی ئەیوە چەنی پێچێ سەرێکم بۆ ڕاوەشاند و وام بە باشزانی کتومت ڕاستەکەی پێ بڵم وتم ڕەنگە تەنها پێنج خولەک بتوانم. دیار بوو قسەکەمی پێ خۆش بوو، بەڵام بە چپێ گوتی، شتێکی باشەکەیت ئەگەر کەمێک زیاتر دان بە خۆتا بگری. لەوێدا ئینجا سەری من بوو داوای وەڵامێکی لێ بکەم گوتم، بۆ ماوەی چەندێک؟ وتی ئەبێ بۆ ماوەی شەش مانگ چاوەڕوانم بکەی ئەگەر ئەتوانیت هێندەدان بە خۆتا بگریت ئەوە توانین یەکتر ببینینەوە وابزانم لەوێدا هەناسەیەکم هەڵکێشا وتم ئاخر بۆ هێندە زۆر دەموچاوی کچەی پرتەقاڵ گرژ بوو وا هاتە بەر چاوم کە ناچار بوو هێندە ڕەخۆی نیشان بدا وتی چونکە چارە ناچارە و ئەبێت کوتومت هێندە چاوەڕوان بیت ئەی بینی ناومێدی بەسەرما کشا بوو وابزانم هەر لەبەرەوە بوو کە وتی، بەڵام ئەگەر هێندە دان بە خۆتا بگری، ئەوا هەموو ڕۆژێکی شەش مانگی دواتر ئەتوانین یەکتر ببینین. زەنگی کڵێساکان لێدران و ڕێک لەوێدا دەستم لەسەر قژە تەڕەکەی و تەوقە زیوینەکەی قژی لادا. لە هەمان کاتیشا تەکسییەکی بەتاڵ لە وێرگەلەنسفایەوە ئەهاتە خوارەوە. شتێکی چاوەڕوان نەکرابوو. بە شێوەیەک تەماشای چاوی ئەکردم هەر ئەدوت داوای شتێکم لێ ئەکات. داوای ئەوەم لێ ئەکات کە لێی تێبگەم. لەوە هەچوو داوام لێ بکات هەموو توانا و هۆشم بخەمە کار. دیسانەوە فرمێسک بە چاوی ئەهاتە خوارەوە و بە دەنگێکی پچڕ پچڕ وتی، ئێ جەژنت پیرۆز یان ئۆڵاو. دواتر بە خێرایی بە شەقامەکەیان ڕۆشت و دەستی بۆ تەکسیەکە بەرز کردەوە لە ناویا دانیشت و زۆر بە گوڕدەستی بۆ ڕاهۆشانم بەڵام لە جێوێکی شومدا خۆم بینیەوە لەو کاتەیە کە تەکسیەکە ڕۆیشت و بە خێرای ون بوو ئاوڕی لێ نەدامەوە وابزان مەگریا نەمەزانی چی بکەم جۆرج شڵەژام و بەتەواوەتی لەسەر خۆم نەبووم ملیۆنێکم لەیان سیب دابردبووەوە و پاشان خولەکێک گوتیان هەڵەیەک لە کاغزیان سیبەکەتا هەیە و لەبەرەوە ناتوانین دیارەکەت پێ بەخشین وتیان بەلایەنی کەمەوە ناتوانین یەکسەر پارەکەت بدەینێ ئەو کچەی پرتەقاڵی سەر و سروشتیە کێ بوو من لەو پێ چەندەها جارە و پرسیارم لە خۆم کردبوو بەڵام لەوێ بەدواوە پرسیارێکی نوێش سەری هەڵدا لە کوێوە ناوی منەزانێ زەنگەکان بەردەوام بوون لە کڵێسە گەورەکەی شار و لە کڵێسەکانی تری ناو شاریشەوە زرنگیان هاتەوە سەرەتای ئاهەنگی جەژنی لەدایکبوونی مەسیحیان ڕاگەیان شەقامەکان کەسیان پێوە نەبوو وابزانم هەر لەبەرەوەش بوو کە چەندەها جار لەو ئێوارەی مانگی دوانزەدا بە دەنگی بەرز و گۆرانی ئاسا هەمان پرسیارم لەبەر خۆمەوەتەوە لە کوێوە ناوی منەزانێ پرسیارێکی تریش بە هەمان شێوە زۆری بۆ هێنام بۆچیە بێ شەش مانگ تێپەڕێت و ئەو چایەک تری ببینینەوە؟ بە کورتی ماوەیەکی باشم لەبەر دەستا بوو کە لەو پرسیارە ڕابمێنم. ڕۆژەکان هاتن و تێپەڕین. چەندەها وەڵامی شیاو بە خەیاڵما هاتن. بەڵام نەمەزانی چ وەڵامێکیان پێ چێت ڕاست بێ. من تەنها چەند نیشانەیەکم لە بەردەستدا بوو کە دەستی بدەمێ بەڵام ئەو کاتر زیرەک بووم لە لێکدانەوەی نیشانەکاندا کارامانە شتێکم دەستنیشانە کرد پێم وابێت نەختێکیش لە ڕادەبەدەر لەو بابەتەم کۆڵیەوە هەر بۆیە چەندەها تیۆری وەک یەکم بە خەیاڵە هات ڕەنگە کچەی پرتەقاڵ بە ڕاستی نەخۆش ببێت و بەهۆی ئەوەوە کەسێک ئامۆژگاری کردبێت کە ڕێجیمێکی توند بکات و پرتەقاڵ بخوات. لەوانەیە بۆ ماوەی شەش مانگ بە مەبەستی چارەسەرکردن سەفەرێک بۆ ئەمریکا یان سویسڕا بکە. چونکە لە لای خۆمان ناتوان چارەی نەخۆشییەکەی بکەن. هەرچۆنێک بێت هەمیشە فرمێس لە چاوەکانیا بوو. بە تایبەتیش لەو کاتانەیە کە لێم جیابۆوە. بەڵام خۆندەشی وت کە لە دوای ئەو شەش مانگەوە هەموو ڕۆژێکی نیوەی دووهەمی ساڵی داهاتوو پێکەوابین واتە لە مانگی شەشەوە هەتا مانگی دوانزە منە بواە بۆ ماوەی شەش مانگ چاوەڕوانی کچەی پرتەقاڵم بکردایە بەڵام دوای ئەوە هەموو ڕۆژێگەمانتوانی پێکەوە بین ئەو خەیاڵم پێ خۆش بوو لە ڕاستیدا پەیمانێکی خراپ نەبوو بە گشتیش حەقی خۆم نەبوو کە گلەی بکەم. واتە لە ساڵی داهاتوودا زوو زوو یەکتر بینین. هەر وەگەوە وایە ڕۆژ نا ڕۆژێک چاومان بەیەک بکەوێ. ئەوە باشترێک نییە لەوەی کە بۆ ماوەی شەش مانگ هەموو ڕۆژ یەکتر ببینین و دواتر قەت چاومان بەیەک نەکەوێتەوە؟ ئەو کاتە هێندە نەبوو دەسم بە خوێندنی پزیشکی کردبوو. وەک ئاشکراشە قوتابیانی ئەو بەشە زۆر جار بەرامبەر خۆیان و خەڵکانی تریش جۆرە واسواسیە گیان گرێ. مەبەستم لەوەیە کە زیاد لە ڕادە پێیان خۆشە نیشانەکان لێک بدەنەوە. حەز و ویستیان هەر لە حەزی پۆلیسێکی نهێنیە چێت و ئەیانەوێت نەخۆشیەک دەستنیشان بکەن بە هەمان شێوە شتێکی ئاساییە کە قوتابیانی تیۆلۆجی واسواسیان گرێت و گومان لە بڕوای دینی خۆیانەکەن ڕێشی تێچێت لە پڕێکدا قوتابیانی بەشی مافناسی ڕەخنە لە یاسا و مافی وڵاتەکەیان بگرن. لەبەرەوە هەوڵما تون خۆم بگرم و ئەو بیرۆکەیە لە مێشی خۆم دەربهێنم کە کچەی پرتەقاڵ زۆر نەخۆشە و ناچارە لە وڵاتێکی نامۆدا خۆی بخاتە ژێر چارەسەرکردنێکی ئازار بەخشەوە چەندها ڕێوشوێنی ترم لەبەردەستدا بوو کە دوایان بکەوم بارحاڵ ئەگەر کچەی پرتەقاڵ نەخۆش بووبێت یان نا ئەگەر مێشکی تەوا بووبێت یان نا هیچ شتێکی وای لە بابەتەکە ناگۆڕی هەر بۆ نمونە من نەمەزانی ئەو لە چۆ ناوی منەزانێت جگە لەوە شتێکی تریش بۆچی هەموو کڕەتێک کە منیە بینیە گریا چ شتێک لە منە هەبوو کە هێندە دڵی تەنگە کرد من توانم لێرەدا زۆر بە ڕاشکاوی هەموو ئەو خەیاڵانت بۆ هەڵبژێرم کە لە ماوەی ئەو چەند ڕۆژی جەژنەدا بە مێشمە هاتن